بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەڕاستی ماوەیەکی زۆر لە ڕۆژگار بەسەر ئادەمیزادا هات کە شتێکی وا نەبوو ناو ببرێت. بێگومان ئێمە ئینسانمان دروست کرد لە تێکەڵەیەک لەسەر مێکوتەیەکی بچووک و هێلکۆکەیەک لە کاتێکدا دەمانەوێت تاقی بکەینەوە، هەر بۆیە دەزگای بیستن و بینینمان پێ بەخشی. بەڕاستی ئێمە ڕێنموویمان کرد بۆ ڕێگەی ڕاست. بە ئازادی دەتوانێت ببێتە کەسایەتیەکی ئیماندار و سوپاسگوزار یا بێ باوەڕ و خودا نەناس؟ بەڕاستی با بزانێت کە ئێمە چەندەها کۆت و زنجیر و ئاگری هەڵگیرساومان ئامادە کردووە بۆ بێ باوەڕان. بێگومان چاکان و پاکانیش لە بەرداخێکی پڕ شەرابدا دەخۆنەوە کە ئاوێتەکەی لە سەرچاوەی کافورەوەیە، کە کانییەکە بەندەکانی خودا لێی دەخۆنەوە، لە هەر شوێنێکدا بیانەوێت هەڵی دەقوڵێنن و فوارە دەکات. ئەو بەختەوەرانە یەکێک لە سیفاتیان ئەوەیە وەفا بە نەزر دەکەن، یاخود بەڵێنێکیان دا وەفادارن و ئەنجامی دەدەن و بیمیان هەیە لە ڕۆژێک کە شەڕی لێ دەبارێت و پەرش و بڵاوە، هەروەها نان و خۆراک دەبەخشن، ئەگەرچی خۆشەویستیش بێت لایان بە هەژار و هەتیو و دیلەکان. دەڵێن، بێگومان ئێمە ئەم خۆراکەتان هەر لەبەر خودا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی ئەو پێ دەبەخشین، نە پاداشتمان لێتان دەوێت نە سوپاس. هەروەها دەڵێن، ئەم کارە بۆیە دەکەین چونکە لە ڕۆژێکی تاڵ و گرژ و ڕەش و تاریک دەترسین کە پەروەردگارمان پێشی دەهێنێت. جا خودای گەورەش لە شەڕ و ناخۆشی و نەهامەتی ئەو ڕۆژە پاراستنی و ڕووی گەش و شادومانی پێ بەخشین. لە پاداشتی خۆگری و ئارامگریاندا بەهەشت و ئاوریشمی پێ بەخشین. ئەو بەختەوەرانە لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان شانیان داداوە، نە گەرمای خۆر بێزاریان دەکات، نە کزەبا و سەرما سەغڵەتیان دەکات. سێبەری درەختە جوانەکان بەسەر شوێنە خۆشەکانیاندا سەری فرووهێناوە و لێکردنەوەی میوەکانیش ئاسانە و ملکەچ کراوە، هەروەها لە سوراحی و دۆڵکەی زیودا شەرابیان بۆ دەگێڕن کە دەکرێتە ئەو کوپ و پەرداخانەوە کە لە شووشە و کریستاڵی تایبەت دروستکراون. هەموو دام و دەزگای خواردن و خواردنەوەکان لە شووشەی زیوی دروستکراون بە شێوەیەکی جوان و دڵڕفێن، هەروەها شەرابێکی تریان پێشکەش دەکرێت کە ئاوێتەکەی زەنجەبیلە کە سەرچاوەیەکە لە بەهەشتدا بە سەلسەبیل ناودەبرێت، ئینجا نەوجەوانانی هەمیشە لاو و ڕووخۆش و جوان و پاک بەناویاندا دەگەڕێن، قسەی خۆش و سروودی بەتام دەڵێن، کاتێک دەیانبینیت وا دەزانیت مروارین و بەو ناوەدا بڵاو بوونەتەوە. کاتێکیش بە هەر لایەکدا چاو دەگێڕیت ئەوە ناز و نیعمەتی نەبڕاوە و بێ ئەنداز و دەسەڵاتێکی گەورە دەبینیت لە باخ و باخات و کۆشک و تەلار و دیمەنی جوان و فراوانی بێ سنوور. پۆشاکی بەختەوەران ئاوریشمی سەوزی تەنکە کە بە سەرپۆشاکی ئاوریشمی ئەستووردا لەبەریان کردووە، بە بازنی زیوی ڕازێنراونەتەوە، ئینجا لەلایەن پەروەردگاریانەوە شەرابی پاک و بێگەرد و خاوێنیان پێشکەش کراوە. پاشان پەروەردگاریان پێیان دەفەرموێت، بەڕاستی ئەم پاداشتە شایستەی ئێوەیە، هەوڵ و کۆشش و کاروکردەوەی ئێوە شایەنی سوپاس و ڕێزە، بێگومان خودای گەورە بەم سوپاسگوزارییە ئەوەندەی تر بەختەوەران دڵخۆش دەکات. دڵنیاش بە ئەی محەممەد، هەر ئێمە قورئانمان بۆ تۆ دابەزاندووە بەش بەش تا خەڵکی پێ پێدار بکەیتەوە. کەواتە خۆڕاگر بە بۆ فەرمانی پەروەردگارت. نەکەیت ملکەچ و فەرمانبەرداری تاوانباران و بێ باوەڕان بیت لەوان. ئینجا بەردەوام یادی پەروەردگارت بکە و ناوی پیرۆزی با وێردی سەر زارت بێت لە بەرەبەیان و دەمەو ئێواراندا. لە شەوگاریشدا سوژدەی بۆ ببە و تەسبیحات و ستایشی لە هەندێکی شەودا زۆر بکە. بەڕاستی زۆربەی ئەو خەڵکە سەرگەردانە حەزیان لە ژیانی ئەم دنیا تەمەن کۆتایەیە کە بە خێرایی تێدەپەڕێت و ڕۆژێکی سەخت و سەنگین پشت گوێ دەخەن و حسابی بۆ ناکەن، بۆ بیر ناکەنەوە خۆ هەر ئێمە دروستمان کردوون، ئەندامەکانی لەشیانمان پێکەوە بەستووە، کاتێکیش بمانەوێت ئەمانە لادەبەین و بە کەسانی تر سەر زەوی ئاوەدان دەکەینەوە. بەڕاستی ئەم سورەتە و سەرجەم ئایەتەکانی قورئان ئامۆژگاریە، جا ئەوەی ئارەزووی بەهەشتی هەیە ئەوە بۆ لای خودا ڕێگە و ڕێباز دەگرێتەبەر. دڵنیاش بن ئێوە هیچتان پێ ناکرێت و هیچ کارێکتان پێ ئەنجام نادرێت مەگەر خودا ویستی لەسەر بێت، بێگومان ئەو خودایە زانا و دانایە، دەزانێت کێ شایستەی هیدایەتە، داناشە لە هیدایەتدانی بەندە چاکەکاندا. ئینجا ئەو کەسەی خودا بیەوێت و خۆشی هەوڵ بدات، دەیخاتە ژێر سایەی ڕەحمەتی خۆیەوە و بۆ ستەمکارانیش سزای بەئێشی ئامادە کردووە.